بریتییە لە چینی خوێندکار و قوتابیان. ساڵێژکەی نوێی خوێندن بە ڕووی زانستخوازاندا کراوەتەوە. وتاری جومعەی ڕابردوو باسی ئەوەمان کرد سەرچاوەی هەموو زانستەکان قورئانی پیرۆزە. هەر کەسێک دەیەوێ کتێبێک بخوێنێتەوە، کتێبێک لە ماڵیدا بێ، دیراسەی کتێبێکی کردبێ کە هەرچی زانستی ئەوەڵ و ئاخرە تیایە بێ، دیراسەی کتێبێکی کردبێ و لە خزمەت کتێبێکا بووبێ ئەوەی زانستە لەم سەر زەویەدا قورئانە و ئاماژەی پێکردووە، ئەوەی دەیەوێ ئیخبار و دەنگوباسی ئەم دنیا و کاتی ڕۆح دەرچوون و مردن و قیامەت بزانێ، بابێ لە قورئان شارەزا بێ ئەوەمان بە چەند بەڵگەیەکی بچووک ڕوون کردەوە کە لە مەجالی وتاری ڕابردوودا مەجال هەبوو قسەی لەسەر بکەین بەڵام بە پێویستم زانی وتاری ئەم جمعەیە تەرخام بکەم لە ڕوانگەی دینی ئیسلامی پیرۆزەوە تەوجیه و ڕێنماییەک بدەینە ئەو قوتابی و خوێندکارانە ئەو زانستخوازانەی کەوا ڕوو لە ناوەندەکانی خوێندن و خوێندنگاکان دەکەن بۆ فێربوونی عیلم و زانیاری و بەدەستهێنانی بڕوانامە وەکو مسڵمان چۆن بژین بە پێویستی دەزانم وەکو ئەرکی سەرشانی خۆم کە چەندین خوێندکاریش داوای ئەو بابەتیان کردبوو کە ئێمە وەکو خوێندکارێک لەناو خوێندنگاکاندا و لە سەرەتای خوێندنی ئەمساڵەوە بە چ هەست و سۆزێکەوە ڕوو لە خوێندن بکەین و باوەش بۆ کتێبەکان بگرینەوە بەو چینە دەڵێم ئێوە هیوای دواڕۆژی ئەم گەلە و هەموو گەلانن خوێندنگا زۆر گەورەترە لە مەعامیل و لە کارگەکان یەکێ لە سەرکردەکانی گەورەی جیهان لە جەنگی جیهانی دووەمدا هەواڵیان دایە کە شارەکە و وڵاتەکەمان بە تەواوەتی خاپور بووە بە قەسف و لێدانی تارە و تۆپ فڵان کارگە نەماوە و فڵان مەعمەل داخراوە و فڵان شوێنە وێران بووە وتی ئەی زانکۆ و خوێندنگاکان ماون وتیان بەڵێ ئەوان دەستکاری نەکراون وتی ئەم وڵاتە ناڕوخێ و جارشکە سەر لە نوێ زیندوو دەبێتەوە هەر وڵاتێک ناوەندەکانی خوێندنی ئاوەدان بن نیشانەی پێشکەوتن و گەشەکردنی ئەو کۆمەڵگایە و لە داڕوخان دەیپارێزێ ئیشاءاللە جا ئەی خوێندکاران و قوتابیان بۆ ئەوەی پاشەڕۆشتان ڕووناک بێ بۆ ئەوەی ڕەنجی ئەو باوک و دایکە بەژمەینەتە دەستقڵی شاوەتان بە هەدەر نەڕوا بۆ ئەوەی ڕەنج و تێکۆشان و هەوڵ و هیمەتی ئەو مامۆستا دڵسۆزانە کە لێ لەو پۆلەیە بە پێوە بەرامبەر کە تۆ دانیشتووی ئەو بە پێوە دەرس شەرح دەکا پشتی ئازاری هەیە و گەلێ مامۆستا تووشی فەقەرات دەبێت لە ئەنجامی ئەو هەموو وەستانەی ناو پۆلەکاندا با ئەو هەموو هەوڵ و هیمەت و ڕەنجە بە خەسار نەچێ ئاگاداری ئەم خاڵانە بن کە لەم وتارەدا ان شاء الله گوێبیستی دەبن و باوک و دایکی بەڕێز تۆش ئاگادار بە ئەم خاڵانە لەگەڵ تەلەبەکەتا لەگەڵ خوێندکارەکەتا جێبەجێ بکە خاڵی یەکەم هەمیشە خواتان لە یاد بێ واتقوا الله ويعلمكم الله خوا بناسە خوا دەتکا بە زانا بەردەوام کە چوویە ناو ئەو پۆلەوە و کتێبت کردەوە بڵێ بسم الله الرحمن الرحیم یا ربی خوا بە ناوی تۆ دەست پێ دەکەم بەردەوام کاتێ سەرکەوتنێکت بەدەستێنا ئەم ساڵ چویە قۆناغێکی تازەوە چویە پۆلێکی تازەوە پێش ئەوەی بڕۆی بۆ خوێندنگاکە سوزدەیەکی شکر بۆ خوای پەروەردگار بەرە کە تۆ لەناو ئەو خوێندکاراندا الحمدلله ناجح بووی هەموو ئیمتیحانێک کە جارێک سەرکەوتنت بەدەستهێنا و نمرەیەکی باشت هێنا هاتیەوە ماڵەوە دەست نوێژێ بگرە و سوزدەیەکی شکر بۆ پەروەردگارت بەرە بڵێ خوای ئەمە فەزلی تۆیە و ئازایەتی من نییە چونکە ئەو مێشکە ئەو گوێیە ئەو چاوە ئەو زاکیرەیە هەمووی خوایە گەورەترین قوتابی دکتۆرا لە جیهاندا لە وڵاتی ئوستوڕالیا لەو کاتەدا کە نامەی دکتۆراکەی ناوی هەنفریک بوو نامەی دکتۆراکەی لە فیزیای نەوەویدا دەنووسێ کە ئیسرائیل دەڵێ هەر کەسێک شەهادەی دکتۆرای هەبێ پڕۆفیسۆر بێ لە فیزیای نەوەویدا بێ بیخەنە سەر تای تەرازوویەک لە مقابلی خۆیدا ئاڵتونی دەدەینێ کار بۆ کچەکە ئەتۆمیەکانمان بکە ئەو خوێندکارە خوێندکاری بەشی دکتۆرا بوو لە فیزیای ناوکیدا فیزیای نەوەویدا لە کاتێکا تەنها دووسێ لاپەڕەی مابوو کۆتایی بە نووسینی دکتۆراکەی بێنێ زاکیرەی لەدەستدا، ئێستا وەکو مناڵێکی ساوا ئەگەر خواردنی نەدەنێ دەمرێ لە برسان دەستەکانی شۆڕبوونەوە بەس ئەوەندە دەزانێت دەم بکاتەوە ناشزانێت کەی برسیەتی و کەی تێر دەبێ و میز و پیسایی دەکاتە ژێر خۆیەوە ئەو زاکیرەیەکی پەروەردگارە بەردەوام شکری خوای لەسەر بکە کە فێربوونت پێ دەبەخشێ خوات لە یاد بێ جا هەر خوێندکارێک هەر قوتابیەک و زانستخوازێک لە کاتی خوێندنا گوێڕایەڵی پەروەردگار بێ لە ناوەندەکانی خوێندنا تەلەبەیەکی سەنگین و قورس و ڕێکوپێک دەبێ هەڵەشە نابێ قانگەلاشک نابێ باهێ بیهێنە و بیبە جەوی پۆل لە خەڵکی و مامۆستاکە تێک نادا کاتێکیش کە تەخەڕوجی کرد و بوو بە خاوەنی بڕوانامە و لە ناوەندێکا دامەزرا چونکە لە ئەوڵەوە خواناز بووە قەت هەرگیزا و هەرگیز خیانەت لەو پیشەی خۆی ناکە وەڵاهی ئێمە ئەندازیار هەبووە بە تەلەفۆن بە بینین پێی وتوین لە کۆمپانیادا لە دەوائیرە لە شارەوانیەکە ئیش دەکەم ئایا مامۆستا ئەو کارتەی کە بۆم دەکڕن بۆ ئەو ئیشە دروستە ئەگەر کارتێکم پێ نەما موبایلەکەی خۆم بەوە پەیوەندیەک بە ماڵەوە بکەم وتومانە لە شەرعی خوادا دروست نییە تەلەفۆنێک بۆ ماڵەوە بکەی مەگەر زۆر زەرور بێ و هاوڕێیەک نەبێ یارمەتیت بدا چونکە ئەوە تەنها بۆ کاری دایرەکە بەکاردێ خەڵکێکەیە لە سنتێک دەپرسێتەوە چونکە دیندارە خەڵکی شەیە لەگەڵ مقاولێکی خوانەناسا شەریکە و سەدان خەڵک وێران دەکا هەردووچیان شەهادەکەیان وەکو یەکە ئەو سەنتی دۆلارێک بە حەرام ناخوا کە کەسیش ئاگای لێ نیە و کەسیش محاسبەشی ناکا لەسەر شتێکی ئاوا ئەگە هەموو کارتەکەش بە فیڕۆدا کەس ناڵە بۆ ئەویش بە سەدان دەفتەر دۆلاری ئەم میلەتە تەخش و پەخش دەکا هەر خاوەن یەک بڕوانامەشن بۆیە ضرورە دەرسی دین لە هەموو مەکتەبێکا هەبێ دەرسی دین زیادە نییە دەرسی دین وەکو خەڵکانێکی خوانەناس دەڵێن ترساندنی قوتابی نییە بە جەهەنەم و بە بەهەشت و ئەمانە بە ئاگر و بە دۆزەخ و بە سووتاندن دەرسی فێربوونی ئەخلاق و ڕەوشتە جوانەکانە بۆیە ئەوانەی کەوا علمیان پێ بوو بەڵام دینیان پێ نەبوو ئیسلامیان پێ نەبوو علمەکەیان نەک خزمەتی بە مرۆڤایەتی نەکرد بەڵکو قڕانی خستە مرۆڤایەتیەوە ئەوەی فیشەکێک دروست دەکا تا چەکی کیمیایی و بایۆلۆجی و کۆمەڵکوژ ئەرێ خەڵکی نەخوێندەوار دروستیەکە هەمووی خەڵکی زانا هەمووی خەڵکی هەڵگری بڕوانامەی زانستی لە کیمیا و لە فیزیا و لە بایۆلۆجیدا لە کرم و ماردا هەموو ئەوانە ئەو چەکە ئەتۆمیانە دروست دەکەن بۆیە کاتێک زانایەکی وەکو نۆبڵ کە دینامێتی دروست کرد بۆ ئەوەی کەوا تونەڵی پێلێ بدرێ بەردی لەسەر ڕێگا پێلا بدرێ خەڵک ئەو تیئێنتیان هێنا و ماڵی یەکتریان پێ وێران کرد کردیان بە باروت و کردیان بە ئاگر و بەسە میلەتیاندا داباران کە بەرهەمەکەی بینی وتی خەجاڵەتباری بەردەمی خوا و خەڵکم چونکە من ئەو شتەم دۆزیەوە بەڵام بەخوا من بۆ خێرم دروست کرد بۆیە هەموو سەرۆت و سامانەکەی تەرخان کرد هەر کەسێ خزمەت بەم مرۆڤایەتیە بکە هەنگاوێک بۆ ئاشتی و سەلامەتی لە دنیادا بنێ بەشێک لەو پارەی ئەو پیاوە دەدرێ بە وەکو شەهادەیەک پێڵن خەڵاتی نۆبڵی وەرگرتووە وەتی وەکو کەفارەتێک بۆ ئەو عیلمەی کە ماڵوێرانی پێوە بوو بۆ خەڵک ئەها عیلمی بێدین ماڵوێرانی پێوەیە بۆیە زەرورە لە مەکتەبەکانماندا دەرسی دین گەورەترین ئەهمیەتی پێ بدرێ و پسپۆڕی تایبەتی بێڵێتەوە جاری وایە دەرسی دین مەسیحی دێڵێتەوە جاری وایە دەرسی دین مامۆستای وەرزش لەگەڵ ڕێزمدا دەیڵێتەوە کە ئیخسایی ئەو نیە ینی دەرسی دین یان دەکرێت بە شاغیر یان لە دەرسی شەشەما بە بڕۆن بۆ ماڵەوە بە دەرسێکی زیادە و لاوەکی دەزاندرێ بەڵام لە ئەساسە حەق وایە لە دەرسی یەکەما دەرسی دین بخوێندرێ و پسپۆڕ بیڵێتەوە دووەمیان نێتتان خاوێن بکەنەوە بۆ خوا بڵێ خوایە کە من ئەو خوێندنە دەخوێنم و ئەو شەهادەیە وەردەگرم بۆ دوو مەبەست یەکەمیان عیلم پیرۆزە و بۆ ئەوەی ژیانێکی سەربەرزانەی پێ بەسەر بەرم ژیانێکی سەربەرزانە لە ڕێگای علم و زانستەوە بەسەر بەرم دووەمیان خوایە بەو نیەتەی خزمەتێک بەم وڵات و میللەت و نیشتیمانەی خۆم بکەم ئەوە تۆ هەموو دەمێ لە مزگەوتای ئەو خوێندکارەی بەو نێتەوە بچێتە پۆلەوە تا لەسەر ئەو ڕەحلەیە وەکو لە ناو مزگەوتا دانیشت بێ خوای گەورە ئەجر و پاداشتی بۆ دەنووسێ سێمیان یەقینتان ببێ ئەو پیشەی تۆ هەڵت بژاردووە کە خوێندنە لە هەموو پیشەیەک گەورەترە لە دنیادا کێ وا دەفەرمێ خالقی ئەرز و ئاسمان شاهیدی بۆ داوی یەکەم سوڕەت کە لەو قورئانەدا بۆ پێغەمبەری ئاخری زەمان صلی الله علیه وسلم هاتە خوارەوە باسی چی بوو اقرأ بسم ربك الذي خلق یەک سوڕەتی گەورەی قورئان ئەوەڵ سوڕەتی گەورەی قورئانی ئێمە ناوی سوڕەتی اقرأ سوڕەتی بخوێنە سورەتی عەلەقە باسی عەلەق و باسی مرۆڤ لە ناو سکی دایکیا کە دەبێتە کرمێک زەرویەک ئەو زەمەنە قورئانی ئێمە باسی ئەو ناو سکی دایک و زانستی زیندەوەرزانی و تەکنەلۆژیای پێشکەوتووی کرد اقرا بخوێنە خوای گەورە نەیفەرموو پارە بەدەست بێنە ئەمجا دەفەرمێ وەقل ڕەبی زیدنی علما ئەی محەممەد صلی الله علیه وسلم خۆشەویستەکەم لە پەروەردگارت بپاڕێ و بڵێ خوایە علمم زیاد کەی کەواتە خوا چی ئەمرێکی بە پێغەمبەر صلی الله علیه و سلم کرد ئەو شتەی لە هەموو شتێ بەنرخترە داوا بکە خوا ئەوەت پێ بۆ زیاد بکە نەک ماڵ و سەروەت و سامان و پۆست و پلە و پایە بڵێ خوایە علمم زیاد کەی علم لە هەموو شتێ بەنرخترە وفوق كل ذي علم عليم هەموو شتێک کۆتایی هەیە بەس علمە کە کۆتایی نییە هەرچی زانایەک تۆ زۆر بە زانای دەزانی لەسەر زەویدا خوا دەفەرمێت لەویش زاناتر هەیە چونکە زەریای علم کۆتایی پێنایە و ئەو بەرینیە ئەو پیشەی خۆت مەگۆڕەوە چاو لەوە مەکە خەڵک دەوڵەمەندە چاو لەوە مەکە خەڵک پلە و پایە هەیە و مۆنیکا و چەکدار و حیمایە بەم لاولایدا خۆ فڕێ دەدا ئەو قەڵەمەی تۆ لە هەموو شتێ پیرۆزترە یەک سوڕەتی قورئان ناوی سوڕەتی قەلەمە نون والقەلەمی وما یەستوڕون خوا سوێندی بە کاغەز خواردووە بە مەرەکەبی سەر کاغەزەکە بە قەڵەمەکە سوێندی خواردووە بۆیە علەما دەفەرمون حەرامە قەڵەم بە قاچ لادەی لەسەر وێ بکەوێ دەبێ بۆی دابێەوە پشتت بچەمێتەوە حەرامە قەڵەمی مناڵەکەت بە قاچ لادەیە ئەو لاوە سبحان الله نابێ پێ لە قەڵەم نەی حتا کاغەز حرامە پێ لێ نەی ئەگەر هەرچ علمێکی تێدا لەبەر حرمەتی ئەوەی خوا سوێندی پێ خواردووە ئەبێ بیبەی لەو لاوە لە شوێنێکی پاکا داینەی نابێ کاغەز کتێبی مەکتەب بکرێ بە کینی پا قلە فرۆشتن و سەوزە و میوە لەسەر دانان و پێوە پێچان ئەگەر هەر عیلمێک بێ شەرنی هەر قورئان و حەدیث بێ چونکە خوا دەفەرمێ بە هەموو عیلمێک سوێندی خواردووە بەو قەڵەمە و بەو مەرەکەبەی لەسەر کاغەز و شک دەبێتەوە خوا سوێندی خواردووە چوارەم ئامانجی هەرە بەرز لە مێشکت دابێ ئەو ڕۆژەی دەچی دەرگای مەکتەب دەکرێتەوە بڵێ ئیشاءاللە شتێکی باشم لە پەیدا دەبێ هەر لە ئێستاوەوە مەزانە کە هیچ لە پەیدا نابێ بوونی ئامان زۆر ئەساسە پێنجەم بەردەوام بە و کۆڵ مەدە و ئەن لەیس للئینسان ئیلا ما سعا ئەوەی کەوا دەڵێ بە سەعیکردن نییە کورە بە تێکۆشان نییە من مێشکم نییە ئەوە خۆی دەخەڵەتێنێ خوا دەفەرمێت چەند هەوڵ بدەی خواش ئەوەندەت پێ خەڵات دەکا هەوڵی خۆت چەند بێ یارمەتی خواش ئەوەندەیە زاناکان دەڵێن مەهارەت و لێهاتووی لە سەتا یەکە لە سەتا یەکی خەڵک خوای گەورە هەر بە بەهرەشتی پێبەخشیوە لە سەتا نەوەت و نۆی بەرهەمی هەوڵ و تێکۆشانی خۆتە کەواتە بەو قسەیە خۆت مەخەڵەتێنە کە دەڵێ بە سەعی کردن نییە هەر مێشکم نییە نەخێر لە سەتا یەکی بە سەعی کردن نییە لە سەتا نەوەت و نۆی دەکەوێتە سەر هەوڵ و تێکۆشانی خۆت و گوێگرتن لە مامۆستاکەت و ڕێک و پێکی خۆت لە ناو ناوەندی خوێندندا شەشەم هەرگیز بە خۆت مەڵێ مێشکم هەر ئەوەندە دەگرێ لە ساڵی 1970 دا زاناکان وتیان مێشک لە سەتا دەی تا ئێستا بەکار هاتووە لە هەزار و نۆ سەد و هەشتا دا وتیان ئەو هەموو عیلمەی ئێستا هەیە لە سەتا بیستی مێشکی مرۆڤ بەکار هاتووە لە هەزار و نۆ سەد و نەوەد دا وتیان ئەو هەموو تەکنەلۆجیای کە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد گەیشتوویەتیە لە سەتا سی مێشکی مرۆڤ بەکاری هێناوە بەڵام ئێستا لە دوو هەزار و دە دا دەڵێن ئەوەی عیلم تا ئێستا بەرهەمی هێناوە لە سەتا یەکی مێشکی مرۆڤ کاری کردووە سبحان اللە لە سەتا یەکی مێشکی مرۆڤ کاری کردووە لە سەتا نەوەت و نۆی بە لۆچی ماوەتەوە هێشتا لە حەد دەقەیەکە یەک دەقەکە و سعاتە ئاوە چرکەژمێرەکەی دەخولێتەوە مرۆڤ کە کێشی مێشکی 1450 غرامە نزیکەی کیلۆ و نیوێکە لە مێشکە دەتوانێ 600 زانیاری فێر ببێ مێشک جێگای دە ملیار زانیاری دەبێتەوە تێیدا ئەگەر عومرت وەکو چرکەی سەعات یعنی سەعات چۆن دەسوڕێتەوە بەبێ وەستان تۆ بەردەوام هەموو دەقەیەک شەست سەد عیلم و زانیاری فێربی بە ماوەی شەست ساڵ تەمەنی بێ پشودان و خواردن و خەوتن ئەمجا نیوەی مێشکت پڕ دەبێ بە سەد و بیست ساڵ وەکو سەعات خەریکی عیلم بی یەک لە حزە ئاوێکیش نەخۆیەوە چاویش لەسەر یەک دانەنەی ئەمجا هەموو مێشک پڕ دەبێ کەواتە مێشکت هێستا زۆری بە بەرەوەیە بۆ وەرگرتن خۆت مەخەڵەتێنە بڵێ من هەر ئەوەندە کافیە نەخێر هێشتا هەوڵن نەداوە بۆیە زیاتر فێر نەبووی بەڵام هەیە نازانە سود لە مێشکی وەربگرێ خوێندکاری سەرکەوتو تەلەبەی هۆشمەند ئەوەیە کاتەکانی دابەش دەکا ساعە و ساعە، سەعاتێ بۆ خوێندن، سەعاتێ بۆ پشوودان، بۆ قسەی خۆش، بۆ تەلەفیزۆن، بەڵام نەک ئەوەی ئەوەندە سەعی بکەی مێشکت ماندوو بێ یان کتێبەکان لە دەرەوە فڕێدەی هەتا ڕۆژی داهاتوو چاوت پێی نەکەوێتەوە ئەبێ نەخشەت هەبێ ئەم دنیای ئەمڕۆ بەبێ نەخشە ماڵوێرانت دەکا بە تایبەت چینی خوێندکار ئەم سەتەلایت و تەلەفیزۆن و کەناڵی زۆری ئاسمانی کە وەکو بەحر لە بنایە شەو و ڕۆژ بە دیارەوە بە ئەو کۆنترۆڵەوە ڕز نابێت لە دەستی تۆ چاو ماندوو نابێت ئەم بۆ ئەو لەبەرەوە ئەبێت زۆر بە نەخشەوە دایک و باوکی بەڕێز هەوڵ بدە ئەو تەلەفیزۆنە نابێ وەکو جاران کار بکە مدەیەک بۆ تەلەبەکەت دانە من ناڵم مەحرومیکە مناڵێکی بچووکە فلیم کارتۆنێک تەلەبەی زانکۆیە بەرنمەیەکی زانستی ماڵ و مناڵەکە حەزی لە فلیمێکی ڕێکوپێکی بە ئەخلاقە مەسافەی بۆ دیاری کە بەڵام ئەبێت کاتی سەعیکردنەکەشت دیاری کراوە بێ هیچیان لەسەر حسابی هیچیان نەبێ کاتی خەوتن نابێ دایک و باوک میوان هەتا سعات دوایین زەبە دیا تەلەفیزۆنەوە بێت چونکە مرۆڤ لە مناڵەوە تا گەورە لە شەش سعات بۆ نۆ سعات پێویستی بەخەو هەیە مناڵی ئیبتیدایی زەرورە لە شەو ڕۆژەکە نۆ سعات بخەوێ ئەوەی لە زانکۆیە لانی کەم دەبێت شەش سعات بخەوێ کەواتە کاتی خەویشت سوود وەرگرتن لەو کاتانەی مێشک تێدا فراوانە بە تایبەت بەیانیان یەک سەعات دوای نوێژی بەیانی مەخەوە سەعی بکە لە چوار سەعاتی کاتی نیوەشەو باشترە لەوەی کەوا بە خەواڵوەوە سەعی بکەی کاتەکانتان مێشک ئەوەیە بتانی سوودی لێ وەرگری لە کاتی گونجاو و پێویستدا خاڵی حەوتەم هاوڕێی خوێندکاری بە هیمەت و سەرکەوتوو بکە وەڵی چەندین خوێندکارمان کە وازیان لە خوێندن هێنا کە ئیهمالیان کرد کە دەرنەچوون لە سەرەتاوە زۆر زیرەک بوون ڕەفیق پێی وت کاکە گیان جا ئێمە دەریش چین دەبین بەچی ئەوە من کاکم ئەوە خوشکەکەم ئەوە ئامۆزاکەم خۆ دەریش چۆ خەریجی شەو خەریجی فلان کولیە شەو کاکەوە لە بازار بخۆی عەرەبانەی پێیە من و تۆش چیمان لە پەیدا دەبێت لەو لە شەشا خەڵکیان سار کردوێتەوە فەقیرە دوای وازی لە خوێندن هێناوە وەڵا هەر ئێستا بین بە پۆلیس باشترە ببین بە ئاسایش بین بە پێشمەگە تا ئەو دەرگایەش دانەخراوە قەد ڕەفاقەتی ئەو کەسانە مەکە ئەو کەسانە خۆی فاشیلە تۆش فاشیل دەکا هەرەست پێ دێنێ ڕەفاقەتی و هاوڕێتی کەسانی بە هیمەت و سەرکەوتوو بکە کە گەشبینن بۆ داهاتوو ئەم وڵاتە هەروانابێ ئەم وڵاتە ڕۆژگارێک دێ ئەوەی شەهادەی نەبێ باوەڕتان بێ بە کارگوزاری سەر جادە پاکردنەوەش وەرناگیرێ ئەگە بتەوێ ڕۆژگارێک بە پۆلیس وەرگیرێ بەبێ شەهادە وەرناگیرێ دەی تۆ جارێت تەمەنت زۆرە جارە مناڵی جارە گەنجی شەهادەکە بەدەست بێنە خوا کەریمە بۆ پاروەنانێک ئەو پاروەنانە بە عیزەتەوە هەر دەست دەکەوێ ئیشاءاللە نۆیەم هەشتەم ئەوانەی دەرنەچوون ساڵێکی نوێ دەچنەوە خوێندن سارد مەبنەوە مەتریلینگ پرۆفیسۆر مەتریلینگ دەڵێ ئەگەر لە یەکەمین هەنگاودا هەمومان سەرکەوتوو بووینایە هەوڵ و کۆشش مانای بۆ نەدەما هەوڵ و کۆشش بۆ ئەو کەسانەیە کە جارێش کە تێ هەڵدەچنەوە دوای شکستێنان گالیلۆ وتوێتی هەر کەسێ تووشی هەڵەیەک نەبوو بێ داهێنانێکی نەبووە ئەدیسۆن زیاتر لە 999 جار شکستی هێنا لە هەزارەمین جارە کارەبای هەر گڕوناچی بەخشی بە جیهان ئەنیشتاین هەتا چوار ساڵی یەک وشەی نەدەزانی زمانی لاڵ بوو کاتێکیش بوو بە چواردە ساڵیش مامۆستاکان وتیان ئەم تەلەبەیە هیچ فێر نابێ دایک و باوکەی وتیان بیمەنە وتیان نە بە هەر شتێک هەر فێر دەبێ لە دوایی هەر وازی نەهێنا نەزەریەی نیسبی لە زانستی فیزیادا فیزیایەکان دەزانن گەورەترین گۆڕانکاری لە مێژوو عیلما دروست کرد ئەو پیاوە ئەنشتاین دۆزیەوە ئەوەی کە لە سەرەتاوە دەیانگوت فێری هیچ نابێ خەریک لە مەکتەب بیکەنە دەرەوە فەقیهێک و زانایەکی گەورەی ئێمە ناوی زانا ئیبن حەجەری هەیتەمییە وازی لە خوێندن هێنا چونکە مێشکی دەیگوت فێری هیچ نابم خۆی دەخەڵەتان وان پێ دەگوت بەڵام کاتێک کە بینی لەسەر بیرێکە ئێسترێک حەبلێکی پێوە ڕاکێشراوە بە ناعورێکەوە دەسوڕێتەوە ئاو هەڵدەنجێ لە بیرەکە ڕۆژ هەتا ئێوارە بینی ئەو حەبلە ئەوەندە لە بەردەکە خشاوە حەبلەکە و گوریسەکە چۆتە ناو بەردەکەوە وتی ئەوە نیشانەی بەردەوام بوونە ئەوەندە ئەو بەردە بەن ئاخر بەن لەگەڵ بەردا زۆریان فەرقا بەو نەرمیە و ئەو بەو ڕەقیە ئەو نەرمە بە بەردەوامی ئەو بەردە ڕەقەی کون کرد چۆن ناویەوە مێشکی من لەو بەردە ڕەقتر نیە ئەو علمەش لەوە خراپتر نیە ئاخری بوو بەو زانا گەورەیە کە خاوەنی کتێبی تحفەت المحتاج لە مەسەبی ئیمامی شافعیدا دە مجەلەد کتێبی نووسی خەڵک هەموو احتیاجی علمەکەیەتی خاڵی نۆیەم خوێندکارێکی مەبدەئی بە لاسایی کەرەوە مەبە بەدووی هەموو کەسا هەر چەپڵە لێ مەدە بەس خەریکی خوێندن بە وەڵی خۆشەویستانم خوێندکاران و قوتابیانی بەڕێز هەموو پیشەیەک دەتوانی دوو ئیش بکەی ئێستا کرێکارێک حەزی لە ئیشەکەش نەبێت دەتوانێت دڵی لای نەبێ بەڵام بلۆچێک هەر بکێشێ بۆ سەربان ئەتوانێ بەس خوێندن ئەبێ هەموو مێشکی خۆتی تەسلیم کەی ئەو ئەجا ئەو هێندێکی خۆتت تەسلیم دەکا نابێت تۆ خەریکی خوێندنیش بی خەریکی سیاسەتیش بی خەریکی بازرگانیش بی خەریکی خوێندنیش بی ئەمانە فەشەل بە خەڵک دێنن ئیمامی عەلی دەفەرمێ خەڵکی سێ جۆرە زانایە طالب العلم خوێندکار و قوتابیە سێم خەڵکێکە بە دووی هەموو کەسان ڕادەکا نابێت تۆ وابی ئەبێت تۆ خاوەنی مەبدەئێک بی مەبدەکەی تۆش ئەم دینی خوایە دەست بە قورئان و حەدیسی پێغەمبەر صلی الله علیه و سلم بگرە مەبدەئێکە پەشیمان بوونەوەی لە دواوە نییە خۆزگە ڕێکخراوە خوێندکارییەکانمان وازیان لە ناوەندە خوێندنیەکان بێنایە ئەوەتا ئێمە ئێستا گیرمان خواردووە نازانی بڵێ خوێندکار یان بڵێ قوتابی ئەو ڕێکخراوی خوێندکارانە ئەو هی قوتابیانە ئەو هی ژنانە ئەو هی ئافرەتانە ئەو هی خوشکانە هەر لەسەر ناوەکە ڕێک ناکەون جاوەرە ئەو هەموو دەستە خۆی بە ناو مەکتەبێکا بکە لە ژێر زەختی حیزبەکان و حکومەتدا بۆ سەر مامۆستای فەقیر بابە ئەمە مەکتەبە ئەی تۆ مەقەڕی حیزبیت نییە ئەی تۆ دەزگا و ئیعلامت نییە دە واز لە مەکتەبەکە بێنە با مەکتەب نەبێتە شوێنی منافەسەی سیاسی با ئەو تەلەبانە وەکو برا یەکتریان خۆش بوێ خەڵک کە چوە ئەو دیومە چۆن کە لە نوێژا دەستت ئاوا لێ کرد یعنی خوایە وا دنیام فڕێدا ئەوەی لە بیرمە بەس تۆی ئەڵڵاه ئەکبەر عیلمیش کە چوێ ئەو دیو دەرگای مەکتەبەوەی بە دەست ئاوا لێ بکەی کە جانتاکەت دانا لە شانی قوتابیەکە ئەبێ بڵێ ئەوە دنیا ڕۆی بەس خەریکی علم بم لەو زانست خوێندنەدا لەو سەر کورسیەدا خەریکی نابێ شتی تر بی منافەسەی حیزبی باب و باپیران لە شەستەکانەوە هەیە تا تۆ تۆز لەناو مەکتەبا بۆ من پیادەی کەی واز بێن واز بێن هەر لە ناوی تەلەبەشتان تێکدا خوێندکاریشتان تێکدا تۆ هەوڵدەر لە دەرەوە بۆ خوێندکار کار بکە ئەگەر ڕێکخراوی خوێندکاری بەڵام لە ناو مەکتەبە نە مامۆستا دەبێ حیزبی بێ نە خوێندکار حیزبی بێ سیاسەت بۆ دەرەوەی خۆی ئێمە خەریکی علم و زانیارین جا کە تەواو بووی خوێندنت تەواو کرد ئەو هەموو مەجالە هەیە بڕۆ لە سیاسەتە لە کام حیزبا پێت خۆشە بڕۆ لەوێ خەباتی خۆت بکە بەڵام با ڕەنجی خۆت و خەڵک بە فیڕۆ نەچێ ئاخر خاڵ کە باسی دەکەم ئەوەیە خوێندکارێک بە با هەژاری ساردن نەکاتەوە زۆری ئەو خەڵکە دەوڵەمەند نییە کوڕی هەژار و فەقیر زۆر باشتر لە کوڕی دەوڵەمەند پێدەگا لە کۆنەوە وتویانە هەژاری لانکە و بێشکەی بلیمەتانە وەڵی ئەو قسەیە زۆر جوانە ئەوەی بلیمەتی دنیاە لە بلەماوە هەژارەکان پێگەیوە پێغەمبەران سەلامی خۆیان لەسەر بێ هەڵگری پەیامی خوا بۆ مرۆڤایەتی هەموو لە بنەماوە هەژارەکان بوون هیچی کوڕی دەوڵەمەند نەبوون بەڕاستی حەزەتی سولەیمان و داودی لێ دەرچێ هیچی دەوڵەمەند نەبوون پێغەمبەران سەلامی خۆیان لەسەر بێ زانایان و بلیمەتان هەموو لە بنەماڵە هەژارەکان بوون زۆری ئەوانەی کە لە ناوەندەکانی خوێندندا لە سەرەتایی تا زانکۆ ئاژاوە دەنێنەوە بەگژ مامۆستادا دەچن هەر ئەوەتا ئەمساڵ مەکتەب تازەوا کراوەتەوە لە کۆیە و لەوانە بەداخەوە لە چەند مامۆستا دراوە لەلایەن تەلەبەوە کەی لە کوردستانە شت وا هەبووە هێستا مەکتەب دەستی پێ نەکردۆتەوە تەلەبە دەست لە مامۆستا ڕاست دەکاتەوە ئەمانە کوڕی کێن کوڕی مەسئولەکانن کە بە سارە جام ڕەشەکانیانەوە بە حیمایە دانێرن بۆ مەکتەبەکان چونکە ئەوەندە لە خۆی ڕادەبینێ کەس بە هاوشانی باوکی خۆی نازانێ مامۆستا بە خزمەتکاری ماڵی باوکی دەزانێ بەس کوڕی فەقیر وانییە کوڕی فەقیر مامۆستا بە بیلبیلەی چاوەکانی دەزانێ ئەوانەی کەوا موبایلیان پێیە و تەسویری کچی خەڵک دەکا و ڕستم دەردێنە و لەناو پۆلا ئاژاوە دەنێتەوە کاکە کوڕی فەقیر موبایلێکی پێ ناکڕێ بە چوار پێنج وەرەقە بەخوا هەر پێی نییە هەر باوکە داماوەکەی کارتێکی خۆی پێ ناکڕدرێ بۆیە شاعیرێکی عەرەب کاتی خۆی زۆر جوانی وتووە دەڵێ ئین الشباب والفراغ والجد مفسدة للمرء أي مفسدة گەنج بی و کاتت لەبەر دەستا بێ و گیرفانت پڕ بێ لە پارە هەرچی خراپەی ناو ئەو کۆمەڵگایە لە تۆ دەوەشێتەوە بێکاری کاری نییە خەڵک هەیە بۆ خوێندن ناچێ هەر مناڵەکەی پاڵ پێوە دەنێ هەیە هەر دوور کەوێتەوە وەڵی باوک هەیە بە شاهید حاڵ خۆم شاهیدم لێم پرسیەوە تەلەبەکە لە پۆلیسە نەکتوی بەخوا نازانم ئەرە دەرچووە بەخوا نازانم ئەی تۆ خۆت چ باوکێکی چ دایکێکی یەک ساڵ ئەم منداڵە دەچێ بۆ سەر تەختەیەکی ڕەق تۆ نەزانی لە پۆلی چەندە نەزانی دەرچووە دەرنەچووە چ دەکا چ ناکا ئەڵێ موبایل ئەم تەلە بە مناڵم موبایلی بۆ چیە لە پێنج و شەش یەکی دای وەڵا گەر نوکەیەکت بۆ کردی بۆ خۆی دێتەوە ئێ بابە خۆ ما ئاژەڵ نییە دوور لە ڕووی ئێوە ئەمە ئینسانە ئەبێ وات فێر کردبێت لە کاتی خۆیان بێتەوە ماڵەوە نوکەی نەوێ بە جەرەزبانگی کەیەوە ئەبێ وات پەروەردە کردبێ چەند ڕەنجی ئەو چەند تەلەبەی دوو سێ تەلەبەی مشاغیب ناهێڵێ ئەو هەموو تەلەبە محتەرەمە لە دەرسەکە بگا وەڵڵاهی حەق وایە وەزارەتی پەروەردە پیلانی هەبێ بۆ فەسڵکردنی ئەوانە کاکە هەر بڕیان لێنەوە بەسەر دایک و باوکەکانیان کە نەزان پەروەردەیان کردوون ئاگامان لێبێ بەڕاستی بە هەژاری مەترسێ ئاخری کوڕی هەژار پێش دەوڵەمەند دەبێتە شت ئیمامی ئەبو حەنیفە لە شاری بەغادا دەرسی دەوتوە لە مزگەوتە جا مزگەوت زۆر خەسی ناحاڵی باسی ئەوە دەکا کە ئاژاوە دروست بووە لە مەکتەبە ئەڵێ چڵێ حجرەیە نەخێر حجرە و مزگەوت منبعی علم بوو منبعی پەروەردەی ڕاستەقینە بوو ئێمە فەقێ بووین لە حجرە خوێندومانە قەسەم بەخوا ڕۆژە لە ڕۆژان من بەرامبەر ئەو مامۆستایی کە بەرامبەری دانیشتوم چوار مەشقی دانەنیشتوم جار هەبوو دوو سەعات و نیو دەرسی فقه ئیسلامیمان خوێندووە قەسەم بەخوا قاچم کە هەستاوم خەریک بۆ بەلا دابێم ئەو قاچەم لە ژێر خۆما ڕووم نەهاتوە قاچەکەی ترم بگۆڕم بەرامبەر بە مامۆستایەکی ڕیش سپی ئەو ئەدەبەی لە حوجرەیا هەبووە ئیمامی شافعی دەفەرمێ لە خزمەت ئیمام مالیکا بووم ڕۆژێ فەرمووی ئەو کتێبەم دەیە لەو تاقەدا وتم قوربان کام تاقە فەرمووی ئەمە شەش حەوت ساڵە تۆ لێرەی نازانی کام تاقەیە وتم وەڵای قوربان ئەوەندەم سەر بەرز نەکردوەتەوە لە ژوورەکەیا بزانم تاقە لەکوێیە لەبەر حورمەتی جەنابت ئاوا ڕۆیشتومە دەرەوە حوجرە و مزگەوت مەنبەعی عیلم بوو جامیعی ئێمە جامیعە بوو بەڵێ لەو کاتەدا ئیمام ئەبوو حەنیفە دەرسی دەکوتەوە منداڵێک عمری دەوری دە ساڵان بوو شڕۆڵ جلدڕاو پیناوی دەست قڵیشا و جووتێ نەعلی پێوە بوو نەعلەکانیشی بە پەت دوورابوونەوە واتان بنەکەی لێ بوو بۆوە سەیری کرد ئەو هەموو مناڵە دانیشتن ئەمام ئەبوو حەنیفە دەرسیان پێداڵێ خۆی کرد بەناو دانیشتنەکەدا زۆری پێخۆش بوو چەند فرمێسکێک بە چاوێ هاتە خوارەوە ئیمام ئەبو حەنیفە ئاوا بە تیلە چاو سەیری کرد بەڵام یەک عادەتی هەبوو کەسی لەناو مزگەوتا لەناو دەرسە عیلمیەکانا تەریق نەدەکرد دەبڵێ تۆ چل لێ قەوماوە فریاش نەکەوت تا دەرسەکە بەتاڵ دەبێ مناڵەکە ڕۆی ڕۆژی داهاتوو مناڵ هاتەوە مناڵ هاتەوە دیسان لە نیوەی دەرسەکە بەجێهێش بە گریانەوە ڕۆیشتەوە سێیەم ڕۆژ ئەبوو حەنیفە خەریب و بانگی کا و ئافرەتێکیش هات دەستی مناڵەکەی گرت و زۆر بە توڕەی ئاوا گوێ ڕاکێشا و هەڵیستان وتی ئەمە شوێنی تۆ نییە شوێنی تۆ بۆ ناچی بۆ شوێنێک کە بۆ دەنێردێ ئیمام ئەبو حەنیفە فەرمی خوشکەکەم دایکە خۆشەویستەکەم ڕێزم هەیە بۆ ئەو حرمەت و ڕێزەی کە تۆ هاتێ مەجلیسەکەەوە سەلام و کەلامێکن نەکرد من وەک تۆ وەکو خوشکێکی گەورە تەماشا دەکەم تخوا مەجالم دە یەک دوو قسەم هەیە وتی یا ئیمام فەرموو من ڕێزم هەیە بۆ تۆ بەڵام لەو کوڕەی خۆم پەستم وتی ئەو مناڵە بۆ گوێت ڕاکێشا و برتەوە بۆ شوێنی ئەو ئێرە ئەم شوێنە پیرۆزە نیە ئەی شوێنی ئەو کوێیە وتی قوربان تۆ ئێمە ناناسی باوکی ئەم مناڵە مردووە من تەنها ئەم کوڕەم هەیە واللهی ئەوەندە هەژارین هەژاری چۆکی پێدا داوین هیچم دەست ناکەوێت بۆ خۆم جلشۆری ماڵانیش نییە خەڵک پێمان ناشوە ئەم مناڵم ناردۆتە لای کابرایەکی خەیات بەردەستی بکە خۆپچەکانی بۆ پێوەنێ ئیشێکی بۆ بکە ڕۆژی دیرهەمێک دێنێتەوە دەیدەین بە دوو سێ کولێرە و بەڵکو قەناعەتی پێ بکەین کەچی ڕۆژێک دیار نەبووە دوو ڕۆژ دیار نەبووە سەری سێم ڕۆژی خەیاتەکە هاتووە دە سەرم وتێتی کوڕەکە نایە بۆ دوکان وتمە چۆن نایە وەڵڵا لە ماڵەوە دێتە دەرەوە ئەم کوڕە فێری ئێرە بووە ئەڵێ دایە گیان تخوا باوە ئەو مناڵە منیش بچم خوێنم منیش وتمە ڕۆڵە گیان خوێندن بۆ خەڵکی دەوڵەمەندە بۆ خەڵکێکە ژیرفانی پڕ بێ ئێمە بۆ کولێرەیەک محتاجین بڕۆ تۆ کاسپی بکە و پارەیەک بێنەوە ئەوە لێگەڕێ بۆ منداڵە دەوڵەمەندەکان با بخوێنن ئیمام ئەبوو حەنیفە بانجی ئەبوو ناوی ئەبوو یوسفە ئەو زانا گەورەیە لەقەبی ئەبوو یوسفە بانجی کەوتی ڕۆڵە گیان تۆ ئەمە سێمین ڕۆژە دەی و ئەوە نیو سعاتێ دانیشتووی با ئیمتیحانەکەت بکەم دوو سێشتی لێ پرسێەوە لەوانەی کە ڕۆژانی پێشوو باس کراون هی ئەو سێ ڕۆژە دەستەوە بەجێە ئیمام ئەبوو یوسف وەکو خۆی کوتیەوە کە مامۆستا چۆنی باس کردووە دەیوتی واللهی ئەم کوڕە گوناحە گوناحە بە شاگردی خەیاتی تەمەنی بە فیڕۆ بەرەو لە علم بەدوور بێ دایکەکەم وتت چەندت دەدەنێ ڕۆژانە شاگردی خەیات بێ وتی درهەمێک وتی من لە ماڵی خۆمدا هەموو ڕۆژە سێ درهەمت بۆ دەنێرم بە کوڕەکەتا ئیمام ئەبو حەنیفە هەم زانایەکی گەورە بوو هەم بازرگانێکی دەوڵەمەندیش بووە وتی لە جیاتی درهەمێک ڕازی دەبی هەموو ئێواران کە هاتەوە بۆ ماڵەوە سێ درهەمت بخاتە دەستەوە جلیشی بۆ مەکە پێڵاویشی بۆ مەکە و کتێبیشی بۆ مەکڕە هەمووی لەسەر خۆم بەس ئەم مناڵە ها نە قەڵەمی پێ بوو نە کتێبی پێ بوو نە هیچی خوێن بوو ئەوەی من وتومە لەبەری کردووە نیشانەی وەیە ئەم زاکیرە حەیفە بە خەسار بڕوا چەند کەس هەیە زۆر بلیمەتە بەس کەسێک نێ خەمخۆرێکی ئاوای هەبێ حەیف حکومەت خەمخۆر نەبێ وەکو ئیمام ئەبو حەنیفە و کوڕی هەژار ئاوا دەرنەهێنێ ئێستا بڕۆ لە خوێندنگا نمونەیەکاندا خوێندنگا هەیە نمونەیە مۆسیقای بۆ لە دەرێ لە جیاتی شەڕە چەقی تەلەبە بەڵام کوڕی شێ کوڕی مەسئولەکان کوڕی دەوڵەمەندەکان کوڕی فەقیر و هەژار لە دووری شەو ناوێرە سەیری کا فەقیرە بەس حەق ئەم لە شوێنی ئەو دانیشە چونکە ئەم مستەوای هەیە ئیختیبار و ئیمتیحان بکرێ سبحان الله دەڵێ دایکەکە وتی وەڵاهی مامۆستا ڕێزم هەیە خۆ من سێ درهەمەکە بۆ من باشترە بەس وەڵاهی ئێمە و خوێندنیان نەوتووە دیسان تەکلیفی کرد کە وازی لێ بێنێ ئیمام ئەبو حەنیفە فەرمووی تۆ لە ترسی هەژاری وا دەکەی ڕۆژگارێک دەبێ ئەم کوڕەی تۆ لەگەڵ پاشای وڵاتە خواردنی فالوزەج دەخوا ژنەکەی هێندە فەقیر بوو فالوزەجی هەر نەبیست بوو وتی قوربان فالوزەت چییە فەرمووی خواردنی پاشایە پاشای وڵات نەبێ قەت کەسی کە نایخوا چونکە بەڕۆنی فستەق دروست دەکرێ فستەقیش لە عێراقا کەم بووە لە وڵاتان بەبار دەهات و لە مەعمەل بدرێ و بکرێ بەڕۆن وتی یعنی شتی وا دەبێ وتی تۆ بەخوای گەورەی بسپێرە حیفام کوڕە زایە بێ هەموو ئێوارانی سێ درهەمی خۆت لە کوڕەکەت وەرگر لە جیاتی درهەمێک ڕازی بوو بە تەلەبە سبحان الله گەورەترین زانای لێ دەرچوو زەمان تێپەڕین خوێندنەکانی لە خزمەت ئیمام ئەبو حەنیفەی ئەو زەمەنە تەواو کرد اختبار کرا لە بەشی قەزاوەت و قازی و حاکمێتیدا بوو بە ڕئیسی هەموو قازی عێراق ئەو تەلەبەیە هاڕونە ڕەشید بانگی کرد وتی ئەبێت لە کۆشکی خەلافەتی ئەو سەردەمەدا دانیشی لە کۆشکی کۆماریدا قازی هەموو قازەکان قاضی القضات سەر پەرشتیاری هەموو مەحکەمەی عێراق و وڵاتی ئیسلامی ئەوە بوو یوسفە دەیکرد ئەفەرمێ ڕۆیشتیان لەگەڵ هاڕون ڕەشیدا دعوەتی کرد و دانیشتن خواردنێکی دانا خواردنی فالوزەج بوو ئیمام ئەبو یوسف فرمێسک بە چاوێ هاتە خوارەوە هاڕون ڕەشید وتی خەلیفە وتی بۆ دەگریەی وتی والله ئەو مەجلیسەم دێتەوە بەرچاو کە دایکم لەگەڵ ئەبوو حەنیفەدا و ڕەحمەت بێ دانیشتبوو وتی ڕۆژێ ئەم کوڕە لەگەڵ پاشای وڵاتە فالوزەش دەخوا کە تۆ ئەمڕۆ بڵێی کولێرەی جۆمان نێبی خۆین بە بەرەکەتی عیلم پێدەگا دەفەرمێ وتی چۆن بوو بە سەلاتەکە وتی ئاوا بۆی گێڕایەوە وتی ئەمڕۆ ئەوە قسەکەی ئەبوو حەنیفە هاتە جێ ڕوا خواردنم بە ڕۆنی فستەق خوا کە بەس پاشای وڵات دەتوانێ بیخوا فەرمووی یا ڕەبی ڕەحمەت لە گۆڕت بێ ئەبوو حەنیفە ئەگەر تۆ نەبوویایە ئێستا من هەر شاگردی خەیاتێک دەبووم ئەو پەڕی خەیاتێک دەبووم لەگەڵ ڕێزمان بۆ پیشەکەدا بەڵام عیلمەکە وای لێکردم لەگەڵ پاشای وڵاتە لە یەک مەدیسادا دەنیشم لە کۆشکی کۆماریدا ژیان بەسەر دەبم بەرهەمی عیلم بوو هاڕوونیش وتی، ڕەحمەتی خوا لە ئەبوو حەنیفە بێت کە بە چاوی عەقڵ ڕوانی نەک بە چاوی سەر، جا زۆر کەس بە چاوی سەر دەبینن، ناڵێن ئەوە کوت، کاکە تەعینات نییە، خۆ خەڵک با خوێندنیشت شەهادەشت هەبێ، دوایی کوڕە هەر چ دەکەی، دەبێ کرێکاری بکەی، عەرەبانە پاڵ پێوە نەی، میوە بفرۆشی، نا بە چاوی عەقڵ بڕوانە، دووربین بە دووربین. ئەو باوکەی ئەمڕۆ بە شاگردانی مناڵەکەی زۆر دڵخۆشە، یان ڵە شتێک دەفرۆشێ، دوکاندارێکم بۆ دەکا، ئەوە بە چاوی سەر دەڕوانێ بە چاوی عەقڵ بڕوانە ئەگە مناڵەکەت لە خوێندنا سەرکەوتووە سواڵی بۆ بکە قازانجەکەی مەهێڵە واز نەهێنێ ئاخری وشەشم کاتی وتار خەریکە تەواو دەبێ ئەوەیە بە وەزارەتی پەروەردەی بەڕێز دەڵێم وەزارەتی پەروەردەی ئێوە ناوی وەزارەتی پەروەردەیە نەک فێرکردن هەڵە وەزارەت و تەربیە وەزارەتی پەروەردە پەروەردە پێش فێرکردنە ئەو هەموو ملیۆن قوتابیەی دەچێتە مەکتەب باوەڕتان بێ هەمووی نابێ بە شەر بەڵام شەر نییە کە هەمووی عیلمی وەرنەگرت و شەهادەی وەرنەگرت با ئەدەب وەرگرێ بناغەی مەکتەب لەسەرەوە دانراوە ئەگە عیلمیش فێر نەبوو با هەندێ ئەدەب لەگەڵ خۆی بێنێتەوە چونکە هەموو کەس نابێتە دکتۆر هەموو کەس نابێتە مامۆستا هەموو کەس نابێتە حاکم و محامی بەڵام هەموو کەس ئەخلاق و ڕەوشتی پێویستە لە کۆمەڵگادا با لە مەکتەبەگە عیلمیش فێر نەبوو ئەدەبەکەی لەدەست نەدا با وەزارەتی پەروەردە وەزارەتی فێرکردن بێ خۆزگە دەرسێک دابندرایە بۆ دەرسی فێربوونی ڕەوشت و ئەخلاق ئێستا دەرسی ڕەوشت و ئەخلاق نییە لە مەکتەبە مەگەر ئەو مامۆستا دڵسۆزانەی ئێمە بەشێک ئەگەر پێنج دەقەش بێ لە دەرسەکە تەرخان دەکەن هەندێ ئامۆژگاری خێری ئەو قوتابیانە دەکەن با دەرسی قورئان و دین لەگەڵ دەرسە عیلمیەکانە دەمج بکرێت یا کەڵاو بکرێت لە ڕوانگەی قورئانەوە باسی زانستی کیمیا و فیزیا و زیندەوەرزانی و جەبر و هەندەسە و بیرکاری بکرێت با پەروەردەکەمان هەبێ با پەروەردەکەمان لەدەست نەدەین جێگای ئەسەفە کچەکەت دەڕواتە دەرەوە وا ئەزانی ئەگەر قاچی ڕووت نەبێ و قۆڵی ڕووت نەبێ و قژی ڕووت نەبێ فێری عیلم نابێ واقع ئەمەی بە درۆ خستەوە الحمدلله ئەوە چەند ساڵێکە یەکەمەکان و دووەمەکان و سێمەکان و عەشراوائیلی ئەم هەرێمی کوردستانە هەمووی لە کچە محەجەبەکانن لەوانن کە لە چک بەسەرن لە قورئان خوێنن کە تەلەبەی مزگەوتن ئەوانەی سفور و سافرن هەموو لەمە لە پاشەوەن هەر خەریکی نامە گۆڕینەوە و دڵداری و موبایل و مەسیج و بەڵام ئەوانەی ئێمە خەریکی ئەوە نینەوەی پەروەردە کرای مزگەوت نوشکە ئێمە مەبدەئێکمان هەیە ئێمە بۆ ئێمە بۆ شتێک دەژین کە زۆر گەورەترە لە ژیانی هاکەزایی دنیا ئێمە قیامەتمان چاو لێیە واللهی خۆشەویستانم کچەکەت کوڕەکەت بەوەی کە وەکو غەربیەک بچێ وەکو ئەوروپیەک بچێ نابێتە ئەمریکییەک کە دەستی بەسەر دنیادا گرتووە ئەو بە عیلم گەیشتە ئەو حەددا ئەو بە عیلم چووە سەر مانگ و مەریخ جا بە ئێمە دەڵێن خەڵک چووە سەر مانگ و مەریخ تازە ئەم کچە لەچک بەسەرادا ئەی کاکی ئەفەندی کاکی دادەی سفور خۆ وەکو من نەچووم خۆ تۆی سفوریش نەچووی ڕەنبێ تۆ لەسەر مەریخ گەڕابیەوە چانێ من عیلمێکم پێ تۆ ئەوەشت پێ نییە چانێ من قورئانێک دەزانم تۆ ئەوەش نازانی لەبەرئەوە ڕەحمەتی خوا لە محەمەد ئیقبال دکتۆر محەمەد ئیقبالی لاهوری بێ کە لە شعرێکا کوردیەکەی ئەمەیە تەرجمەکەی بە کوردی بۆ جەنابتان دەخوێنمەوە چەند جوان ئامۆژگاریمان دەکات دەڵێ خەڵکی نەوریابن شەرق کە لاسایی غەربی کردەوە وای زانی گرەوی ژیانی بردەوە پێشکەوتنی غەرب نەعودە و نەساز نەڕەقس و سەمای کچی چەنەباز نە جادووی ژن و نە خاڵی ڕووە نە لە قاجڕوتی و بڕینی مووە نە ئازایەتی و نە بێدینییە نە لەبەر سۆز و خۆشەویستییە پێشکەوتنی وان عیلم و سەنعەتە ئەویش بەرهەمی هەوڵ و هیممەتە بەختەوەری ژین هەتا ڕۆژی مەرگ زانست دەیهێنێ نەک پۆشاکی تەنگ بە عیلم خەڵک پێش دەکەوێت نەک بە ڕووتی نەک بە قووتی نەک بەم لیوان کە لەمەر لەبن کردن نەک بە حەفر کردنی قژ و نەزانی بۆ خۆشت چۆنی لەبەرەوە خەریکی علم بە ئەو کاتە جوانەت دا دەکەم براکەم کوڕە خۆشەویستەکان خوێندکارە ئازیزەکان بەس خەریکی علم بن مزگەوت لەگەڵ مەکتەبە بە یەکەوە گرێدەن هەردووکیان وەکو یەک ڕێز تەماشاکەن ڕێزی مامۆستاکان بگرن هەر کەسێ ڕێزی مامۆستا نەگرێ وەڵڵاهی علم پێوەی نانووسێ هەر کەسێ بە چاوی حرمەت وەکو باوکت وەکو براگەورەت وەکو خوشکی گەورەت مامۆستاکە ئەگە ئافرەت بوو سەیرت کرد نیشانەی ئەوەیە خوای گەورەش عیلمت پێ دەبەخشێ ئیشاڵڵا ئاگادار بن و ئەو کەسانش کە لە مەکتەبانین باسی عیلممان کرد با مەحروم نەبن لە وتارەکە ئەمڕۆ خەڵکانێک لە مەقەڕەکانە پێشمەرگەیە پۆلیسە ئاسایشە لە دایرەیە جاری وا بێکارە مامۆستا وە تاوڵە بکەی نازام دۆمینە بکەی بەڕێزەکەم تۆش لە ئەهلی عیلم بە دە گۆڤارێک بخوێنەوە دا و هەموو کتێبی قورئان و تەفسیر و زانستە نوێیە بخوێنەوە کاتت بە فیڕۆ مەدە و لە ئەهلی عیلم حقوقت حیساب بکە یا ربی خوایە خوێندکارانمان لەم ساڵی نوێ خوێندنا بە سەرکەوتووی ئینشاءاللە بچنە ژوورەوە بە دڵی خۆش و سەری بەرزەوە لە ئاخری ساڵەوە بێنەوە دەرەوە یا ربی خوایە هیدایەتی مامۆستاکانیش بدەی مامۆستاکانی ئێمە خاوەنی ڕێز و حرمەتن قەدر و حرمەتیان زیاد کەی علمیان زیاد کەی تحمل و صبریان زیاد کەی یا ربی خوایە ڕەنجی ئەم دایک و باوکانە کە ئەو ڕۆڵانیان دەنێرنە بەر خوێندن یا ربی بە زایە نەچێ کوڕ و کچەکانمان بەڕووی سوورەوە بە سەری بەرزەوە بە شەهادەی گەورەوە خوا بێنەوە ناو کۆمەڵگا خوایە ئەم وڵاتە بە عیلم و عەمەلی ساڵح ئاوەدان بێ، عیلم و ئیسلامەتی تێکەڵاو بێ، لە چەک و لە شەڕ و شۆڵ و فیتنەیی و خۆ بە زل زانین بە دوور بێ، یا ڕەبی خوایە لەم ڕۆژە موبارەکەدا لێت دەپاڕێمەوە ئەوانەی نەخۆشن خوایە شیفایان بۆ بنێری، یا ڕەبی خوایە هەموو ئەو کەسانەی چاوەڕێی دوعایەکی خێری ئیمان